هەستکردن بە چەوسانەوە جۆرێکە لە باوەڕی ئەو کەسانی کەوا زانن ئەوانی تر هەوڵی تیابردنی ئەمانەدەن یاخود دایانەوێ بیان خەنە کونجی زیندانیان ئازاری زۆریان پێبگەێنن زۆر جار حەزکردن لە چەسانەوەی ئەندێشەی دەیانگەێنێتە کارگەلێک کە ئاماژەی توندوتیژین و ئازادیان کۆت دەکات. ڕەنگە ژمارەیەک لەم کەسانە بناسین کە بەردەوام گلەیی ئەوە ئەکەن بوونەتە قوربانی توندوتیژی و ناپاکی ئەم کەسانە زۆر بەتوانان بە وێنە پیشاندانی ئەم چیرۆکەیان بە ڕادەیەک ناسروشتی کە ئەمەش وەهایان لێدەکا سۆز و بەزەی ئەو کەسانەش بۆ لای خۆیان ڕابکێشن کە ماوەیەکی کەمە دەیانناسن. ئەگەر ئێمە هەر دۆخێک، سنوورێکی بۆ دابنێین و بە دۆخی ڕاستەقینەی ببینین ئەوا هیچ پێشبینێکی خراپمان نابێ و ئەو خراپ مامەڵەیەشی لە پێشبینی ئەوانی ترەوە ترسن ڕووبدا ئەبێتە شتێکی گوماناوی و لە کۆتاییشدا نابێتە هۆی سەرنجڕاکێشانی گوێگر تەنها مەگەر ئەوانە نەبێ کە خۆیشیان هەمان دۆخیان هەیە خراپ مامەڵە کردنی هەمووان لەگەڵ تاکە کەسێکدا هۆکارەکەی خودی کەسەکەیە ئەمەش هۆکارەکەی ئەوەیە کەیان وەتا خۆی گومانی لەو خراپانە هەیە کە ئەترسێ لێی بەسەری بێن یان ئەوەیە بە هەڵە ڕەفتارەکا و خەڵکی لە دژی ڕادەپەڕن یان هەڵدەچن بەرەو ڕووی هەروەها خاوەنەزمونەکان بە پێی چیرۆکی کەسەکان ڕەفتار دەکەن بە بێ ئەوەی هیچ سۆزێکیان بۆ بنوێنن و دواتریش بە قسەی خۆش تێیان بگەیەنن کە جیهان لە دژی ئەم شێوە کوڕوزانەوە و خۆ بە کەم زانینیانە. زانایانی دەروونناسی هەستکردن بە چەوسانەوە و ستەم لە لای زۆرێک لە خەڵکان بە نەخۆشی ناو دەبەن ئەم نەخۆشییە نە بە سۆز و بۆ نواندن چارە دەبێ نە بە سۆز لێ بڕینیش چارە دەبێ ئەو کەسەی تووشی ئارەزووی چەوسانەوە هاتووە هەر کاتێک کەسێکی بینی کە باوەڕ بە قسەکانی دەکا ڕاستەوخۆ دەزەکا بە گێڕانەوەی بۆی و بەردەوامە بێ لەم گێڕانەوانە تاوەکو باوەڕی پێکا بەڵام ئەگەر پشتی بە درۆ بەست ئەوا بۆ باوەڕپێکردن مرۆڤ پشت بەوە دەبەستێ کە توندوتیژییش بەکار بهێنێ دواتریش ئەم نەخۆشییە جگە لە لە لێکگەیشتن هیچ چارەیەکی دیکەی نییە و پێویستە ئەم تێگەیشتنە لەلای نەخۆشەکەوە باوەڕی پێ بهێنرێ بۆ ئەوەی سوودێکی بۆی هەبێ. هەمیشە لە ژیانتدا وەها ڕەفتار لەگەڵ خەڵکیدا بکە وەک ئەوەی کە حەز دەکەی ڕەفتارت لەگەڵدا بکەن. لە باوترین جۆرەکانی نا ژیری باو و بڵاو ئەو ڕێگەیەیە کە مرۆڤ دەیگرێتە بەر لە هەمبەر دەنگۆ خراپەکاندا، زۆر کەمن ئەو کەسانەی ئەتوانن ڕووبەڕووی دەنگۆی خراپ ببنەوە ئەگەر هاتوو دەنگۆکە دژی هاوڕێ و کەسە نزیکەکانیان بووبێ بەڵام هەر کە لە دژی خۆیان بوو لێی قوت دەبنەوە و بە خێرایی غیرەت دەیانگرێ و خۆیان دەکەن بە فس فس پاڵەوان وەک ئەوەی کەسانی تریش نین کە لە باری ئەمانەوە بدوێن لە کاتێکدا ئەمان بە بەردەوامی لە باری ئەوانەوە ئەدوێن ئەمەش هۆکارەکەی ئەوەیە کە هەمیشە چاومان لە خەڵکە بۆ هەستکردن بەرامبەر بە خۆمان لە خۆشەویستی و سۆز و ڕێزگرتنی زۆر بەبێ ئەوەی ئەوەمان بە مێشک دابێ کە پێویست ناکا چاوەڕوانی ئەوە بین لە خەڵک کە بە باش بیرمان لێ بکەنەوە لە کاتێکدا ئێمە بە جۆرێکی تر بیر لە ئەوانەکەینەوە. لە هەمان کاتیشدا چاکەکانمان بۆ خۆمان ڕوون و ئاشکران کەچی چاکەکانی ئەوان بە بچووکە بینین و ڕەنگە بە هەمان ئەو چاوە نەبێ بۆ ڕوانین کە ئەوان پێی دەبینن و خۆشمانی پێ وێنا ئەکەین. ئەو فاکتەرانەی هانت دەدەن بۆ ئەنجامدانی هەر کارێک هەمیشە بەدەر نییە لە خۆپەرستی و خواری، کەچی بەلای تۆ وەها دیار نییە. پەندی دووەمەوەیە، هەرگیز زیادەڕۆیی مەکە لە چاکە و مرۆڤدۆستییەکانت. سێیەمیش ئەوەیە، چاوەڕوانی ئەوانی تر مەکە بە هاوشێوی خۆت گرنگیت پێ بدەن. چوارەم و کۆتایی ئەوەیە، وایدا مەنێ هەموو ئەو خەڵکانەی کە تۆیان لە مێشکیاندا داناوە ئارەزوویان بێ ستەمت لێ نەکەن. ئەو قایلمەندیەی بنچینەکەی خۆ هەڵخەڵەتاندن بێ ناتوانێ ببێتە پایەیەکی بەهێزی دانە ڕووخاو، باشتر وایە بە ڕاستیەکان قایل بیت و بە جارێک یەکلایی بکەیتەوە جا هەرچەندە سەختیش بێ، دواتریش کارکردن بۆ بونیاتنانی ژیانت لە سەر ڕێنمایی ئەم ڕێگایە. لە کاتێکدا بە دەست ژیانی خۆمانەوە دەناڵێنین و هەموو ڕۆژێک بەردەوام گلەیی لە سەختی و مەینەتەکانی ژیانەکەین کە هەموو هەلومەرجەکانی ژیانمان بەرهەمی کردار و بیر و بڕیارەکانی خۆمانە ئەمە یاسایە کەس جگە لە خۆمان نابێ و ناتوانێ بڕیار لەسەر ژیانی ئێمە بدا ئێمە خۆمان ساندویجەکانی ژیانمان دروست ئەکەین. ئەگەر لە چۆنێتەکەی ڕازی نین لە جیاتی تاوانبارکردنی چارەنووسان بڕیار یەکلاکەرەوە بدەن و بەو شێوەیە دروستی بکەن کە خۆتانە تا نێوە چێژی لێ وەربگرن تەنانەت ئەگەر وا هەست دەکەن کەسانی تر دەست دەخەنە ناو ژیانتانەوە بزانن ئەمەش بڕیارێکە کە لەلایەن خودی خۆتانەوە دراوە. پاولۆ کویلۆ ئەڵێ مرۆڤ پێویستی بە هەڵبژاردنی چارەنووسیەتی نەک ملکەچ بوونی. کاتێک بڕیارە گرنگەکانی ژیان ئەدرێ هیچ زوڕنایەک ناژەنرێ، چارەنووس بە بێدەنگی بۆمان دەردەکەوێ. بڕیارەکانی ئەمڕۆ ڕاستیەکانی سبەینێن. کاتێک کە چاوت بە دامەزراوەیەکی گەورە ئەکەوێ بزانە کە ڕۆژێک کەسێک بڕیارێکی بوێرانەی داوە. بەهەشت دەدرێ بە فریشتەکان بەڵام مرۆڤ دەبێ بەهەشتی خۆی. ئێمە خۆمان خۆمان لە بەهەشت دەکەینە دەرەوە. لە دایکبوونەوەی دووبارە واتە بەر لە مردن لەگەڵ خودی خۆتدا ڕووبەڕوو ببەرەوە. لە یادت بێ کەسێک کە پەند وەرگرە خۆی نابێتە پەند. دەزانیت باشترین کاتێک کە پێویستت بە شادییە کامەیە؟ هەر ئێستا. بۆ دەستلێدانی سەرکەوتن زەینتان لە زانست لێڕێژکەن و گەدەتان بە خاڵی بهێڵنەوە. هەرگیز فەرامۆشی مەکەن ئێوە نەهاتوونەتە دنیا بۆ ئەوەی تەنها بۆشاییەک داگیر بکەن. دژوارترین زەجری ئێمە ئەو زەجرەیە بە هۆی نەگۆڕانی خۆمانەوە دەیکێشین. ئێمە دوو گوێ و زارێکمان هەیە بۆ ئەوەی زیاتر لە قسەکردن گوێ بگرین. زەینێک کە وشک هەڵاتبێ ڕێک وەک گلێنەی چاو کار دەکا، چەند ڕووناکی زیاتری بەر بکەوێ دێتەوە یەک. گرفتەکان دەرفەتگەلێکن لە سیپاڵی کاردا. هەر شتێکی بەنرخ بەهای چاوەڕوانیکردنی هەیە. یاسای کێشکردن واتە ئەگەر بەردەوام بڵێی ڕووداوگەلێکی بەد بەڕێوەن بێگومان ڕۆژێک دەبێ بە پێشگۆیی کار. ئیمان پۆلیسی هاتوچۆی ڕێگای سەرکەوتنە. وشەکان وەک فریشتەکان تواناگەلێکن کە کاریگەریەکی نەبینراو و سەیر لە ئێمە بەجێەهێڵن و کاریگەری خەڵککردن و لەناوبردنیان هەیە. هۆکاری ئەمەی نیگەرانی زیاتر کار لە مرۆڤەکان دەکوژێ ئەمەیە کە مرۆڤەکان زیاتر لەوەی کار بکەن نیگەران دەبن. ئێمە ناتوانین کێشەکان جگە لە چارەسەرکردن بە هیچ شتێک لەناوبەرین. جاروبار بۆ چارەسەری کێشە پێویستە نەختێک لێی دوور بکەوینەوە. هەر کێشەیەک هەڵگری پەیامێکە ئەگەر بەڕاستی گوێی بۆ ڕادێرین. ئەگەر جاروبار کێشەیەک هەبوو کە ڕێگاکەیان بۆ چۆڵ نەکردی تۆ لەسەر ڕێی ئەوان لاچۆ. دژواریەکانی ژیان فێرمانەکەن کە قەدری چاکەکانی بزانین. بەڕاستی هەڵەکانی مرۆڤ ئەو لەبەر دڵان شیرین دەکەن. تەنها گەنجینەیەک کە بەهای لێگەڕان و پەیجۆری هەیە ئامانجە بۆ دۆزینەوەی ئەڵماس زەویەکانی خۆتان هەڵبکۆڵن سەرکەوتوەکان دەرفەتەکان دەسازێنن و بەدەستی ناهێنن لەبیرت بێ کاتێک حەوت جار کەوتی بۆ هەشتەمین جار هەستەرەوە دۆستی ڕاستەقینەی هەر کەسێک ئاوەزی ئەوە و دوژمنەکەشی جەهل و نەزانینەکانی ئەوە. ئەڵێن پیاوێک لە کەناری ڕووبارێک دانیشتبوو، لەپڕ بینی پیاوێکی تر گیرۆدەی شەپۆلە خرۆشاوەکانی ڕووبارەکە بووە و هاواری یارمەتییەکە. خۆی بە ئاودا دا و پیاوەکەی ڕزگار کرد. هەناسەی وەبەر هێنایەوە. برینەکانی پێچایەوە و پزیشکی هێنایە سەری. هێشتا ماندوویی نەحەسابەوە، بیستی دوو کەسی تر خەریکە دەخنکێن و هاواری یارمەتییەکەن. دووبارە خۆی بە ئاودا دا و بە زۆر ئەو دوو کەسەشی ڕزگار کرد، بەڵام پێش ئەوەی دەرفەت بواری پێ بدات دەنگی چوار کەسی تری بیست. کە لە ڕەوشی خنکاندا بوون. لە ئاکامدا ئەو پیاوە ئەوەندەی قوربانی ڕزگار کرد تاوەکو خۆی هیلاک بوو و تیاچوو. بەڵام دەنگی هاواری یارمەتی خواستن لە سەرووی ڕووبارەکە نەدەبڕایەوە. خۆزگەم پیاوە چەند هەنگاوێک بەرەو لای سەرەوە دەچوو، دەیبینی کەوا شێتێک ئەو خەڵکە یەک بە یەک هەڵەداتە ناو ئاوەکەوە. ئینجا ئەم هەموو وزەی خەسار ناکرد و لەباتی چارەسەرکردنی دیاردەکە، هەوڵی نەهێشتنی هۆکار دەبوو و گیانی زۆر کەسی تری ڕزگارەکرد. لە ژیانی هەمووماندا هۆکارێکی گەورە هەیە کە سەرچاوەی هەموو ڕووداو و پێشهاتەکانی ژیانمانە. هۆکار و سەرچاوەی هەموو شادییەکان، خەمەکان و ڕەنجەکان و سەرکەوتنەکان و شکستەکان و ئومێدەکان و نائومێدییەکانی ژیان یەک شتە، بیر و باوەڕێک کە هەڵمان بژاردووە. لە دنیای دەرەوە هیچ هۆکارێک بوونی نییە، هەرچییەک هەیە بەرهەمی ئەندێشە و شێوەی بیرکردنەوەی خۆمانە لە ژیاندا.